وە خوا ئەندازەی شەو و ڕۆژ دیاری دەکات خۆ ئەزانی کە ئێوە ناتوانن ئەندازەی شەو نوێژ ڕابگرن لەبەر ئەوە لێتان خۆش بوو دەی ئەوەندەی بۆتان ئاسانە لە قورئان دەوری بکەنەوە خوا زانی کە لە مەولا نەخۆشتان زۆر دەبێ وە هی تری واتان ئەبێ کە ڕێ دەکەون بە زوویدا بە شوێن ڕۆزی خوادا دەگەڕێن وە هی تری واتان دەبن کە دەجەنگن لە ڕێی خوادا ئنجا بخوێنەوە لە قورئان ئەوەندەی کە بۆتان ئاسانە. وە نوێژ بکەن و زەکات بدەن وە قەرز بدەن بە خوا بە قەرزێکی چاک هەر چاکەیەک پێش بخەن بۆ خۆتان لای خوا دەستان دەکەوێت ئەوەی لای خوا چاکتر و گەورە ترە لە ڕووی پاداشتەوە وە داوای لێ خۆش بوون بکەن لە خوا بەڕاستی خوا لێ خۆش بوویەکی میهرەبانە.